بەرگە بگرە گیان بەرگە بگرە دەی ئەو بەڵێنی پێدام لادی مەکە بە تەنیا جێم مەهێڵە بەرگە بگرە مەترسە گەیشتین تەواو تەواو بەریدا یەک دوو سێ دەی دوای کەوتم چەند فیشەکێکم پێوە نا پێم وای بریندارم کرد بەڵام ڕای کرد چۆن ون بوو نازانم ون بوو توایەوە هەر بژی دەجات لێ پیاوەکەت دێ لە ئافرەتەکەتدا والله خەتای من نەبوو ئافرەتەکە هاتە بەردەم پیاوەکە ئەمڕۆ بڕۆ پێشم کەوە دەی کوڕە شەمۆس بەڵێ گەورم بۆ ئەو گوڵانە ئەو نادەی کوڕە بەخوا ڕۆژانە ئاویان دەدەم کاگی سێ ڕۆژە دوورکەوتومەوە گوڵەکانە دوێران کردووە ئەوە دەستە چی لاتوە لە تۆم پرسی شەکم بەرکەوتووە ئەی بۆ لە ئافرەتەکەتدا بەخۆ خەتای من نەبوو ئافرەتەکە خۆی هەڵدا بەردەمی منش تووشی بەڵاکرێت نیا پیاو ئەمە بم بۆ کۆگا با چاوەڕێ بکە تا قودرە داغا دەگەڕێتەوە کەس نەمامە دەدۆزیتەوە ئەو کێشەی لەگەڵ فەرهادە ئەمە بە هیچ شێوەیەک ڕەوا نییە. لەوانەیە گومانیان لە تۆ بێ، دەی جیرانی ئەو بوویت، لەوانەیە بڵێن چاوت پێ هەڵنات بێ و تۆ ببیت. ئەوەی بمناسێ ئەزانێ بێریڤانم چەند خۆش دەوێت. ئەگەر یەکێک بێت و وابزانێت مرۆڤێکی ئەوەندە کەمم، دوو قسەم بۆ ئەویش دەبێ هەڵبەت. چینیە چی چینیە لەولە ها بگرە ها چەکەکە ڕاست دەکەم دەزانین تۆ چەند پارە سەرفەکەیت لە ئەستەنبۆڵ لە ئوتێل ژیان ئاسان نییە کاکە با خانوویەکی بچووکت بۆ بکڕی لەوێ ئەتوانی بژیت لە ئوتێل نەبێ ناتوانم بژیم خواردن و جلوبەرگ شۆرین بە من ناکرێت من حەزم لە جوڵەیە دەزانیت فەرمو گەورم ڕەشی دە تەلەفۆنم دەرێ فەرم و خاڵە بڵێ ڕووداوێک ڕووداوێکی ناخۆش ئافرەتەکە خۆی هەڵدایە پێش فەرهاد دواتر هەموو شتێک ئاڵۆستر بوو ئەی پیاوەکەمان دەستگیر کرا ئەومان بە زۆر بۆ ڕزگار کرا ئەی فەرهادەکە ئەو هیچی لێ ناتوە چی بکەین ئێستا؟ کە هاتمەوە قسە ئەکەین یەک جار هەواڵێکی خۆشم بدەی یەک جار خاڵە چی بوو؟ دیسان فەرهاد و کێشەکانی وانە؟ بێعقلانە فەرەد ڕزگاری بۆ لە بێریڤانیان داوە هیوادارم و ئافرەتە هیچی لە نییە یەک کار ناتوانم بە ڕاست و ڕەوانی بکەم فەرات هەر دەبێ بکوژێت وان یە کاکە وا دیارە گرنگترین شت لە ژیانت ئەمەیە فەرات ئەبێ بمرێ ڕەشید ئەرێ بێ بمرێ باش ئەی دواتر چی دەبێت ئەوان تۆ دەکوژنەوە دواتر ئێمە یەکێک لەوان ئەوانیش یەکێک لە ئێمە ئەمێ ژیان تۆ تێناگەی ڕەشید ئەمە نەزانیە کاکە بزانە لێرە ژیان زۆریش ترە کەس کەس ناکوژێت کۆڵانەکان پڕن لەوانەی بۆ عشق دەمرن مرۆڤەکان لە پێناو ژیان و جەنگدان تۆ هەر ئاگاش لەمانە نییە چاویکەی ئەسبەت لە چاو کردووە و تەنها کوشتن خوێن ڕشتن بەسەیتە ڕەشید تۆ لە هەرگیز لە من تێناگەی دوای نیوەڕۆ ئەڕۆین دەبێ بڕۆم فلیس بێنم نەخێر چەند بێ ئەقلن دیسان نەیانتوانی بیکوژن ئافرەت کوشتن لای ئێمە قبوڵ نییە. فەرهاد ئێستا شێت بووە. بێگومان بەسەرماندا دەدات. دەبێ ئاگادار بین. زەت! فەرموو گەورەم. پاسەوان زیاد کە. بیکە بە دوو ئەوەندە. بەسەرچاو گەورەم. دوعا بکەین کە بێریڤان نەمرێ. تاوانی خۆیەتی خۆی لە کاری پیاو هەڵدەقورتێنێ و دێتە بەردەمیان ئاوای بەسەر دێت. ئەو ئافرەتە لەگەڵمان نایە وانیە؟ کام ئافرەت؟ ئەها ئەوەی لەگەڵی هاتێ نەخۆشخانە ئەوەی قژ زەردەکە. نا کچی خۆم ئەو نایەت. هەرگیز؟ هەرگیز. باشە ئەی دایکم؟ جوانترین ئافرەتی ژیانی من تۆیت گلیار خان بەخێر بێت برات لە کوێیە؟ نازانم دەبواە لێرە بێ تۆ نەتبینیوە؟ نەخێر چەند ساعتە تەلەفۆنی داخراوە ڕاستە داخراوە منیش پەیوەندیم کرد دوایین جار کەی یەکترتان بینی ئەم بەیانە دەترسم شتێکی بەسەرات بێ دڵنیام خۆی لەبیر کردووە خەریکی شتێکە هەموو جارواناکە ئەیخوایە دەی. ملیار خان بەخێر بێی چۆنی؟ باشم جانەکەم تۆ چۆنی؟ منیش باشم جانەکەم. با بڕۆین. ئێوە بڕۆم. من کە براکەم دۆزیەوە بە فڕۆکێ بەیانی دێت. ئێستا لەگەڵ ئێمە دێیت. کاکت بێ گومان بە فڕۆکێ داهاتوو دێت. کاکم جەناهێڵم. حاڵی باش نییە ئەگاداریت خۆ. لەبارێکی خراپدای گوڵیار. ئەو مێردە بێ مێشکەت بە شوشەی تیزاب و بەدواتەوەە وەرە دەی دەی گول یارخانوەرە لەگەڵمان. قدرەت تازە هەرە پێ بمرێ خاڵە ئێستا شتێک لە بێریڤان گرنگتر نییە ئێستا با بێدەنگ و هێور بین تێگەیشتی دکتۆر چاوتان ڕوون خەزانەکەتان ڕزگاری بوو دەیبینە بەشی چاودێری وەرد کەی دێتەوە هۆش خۆی ئەم بێ هۆشێ بەری دە پار دو سێ ساعتی تر ئەتوانم ببینم جارێ با خەبەری بێتەوە سپاس سپاس فەرمو فەرات منم ڕەشیدم گوێم لێ وچی ڕوویداوە سەلامەتە بێریڤان حاڵی چۆنە؟ سپاس، باشە. تۆ چۆن زانیت ڕەشیت؟ لە قودرەت گوێم لێ بوو. قودرەت. شتێکم پێ بڵێ کە نەیزانم ڕەشیت. فەرات، کاکم لێرەیە، لە لامە. ئیستانبۆڵ، کۆتایی بەم دژمارلەیە بێنن. دەڵێی منداڵن ها؟ بێریڤان بە هەڵە لێی دراوە. کاتشم پێ ناڕەحەت بووە. دووبارە سەلامەتیە بەم زوانە بۆ مەسلەی هاوبەشەکە سەردان دەکەم سپاس مەمنۆن ڕەشید کاتێش خۆش خەلیل بۆ کوێ چوو؟ نازانم فەرهاد ئاکسۆلۆی تا ئێستا نەگریاوە ئەم ڕۆژ ناگری تاو کاتا ئەگری ناخم دانەمرکێ تا تۆڵە نەکەمەوە تاو کاتە باز نەدەن سوێنە بۆ خۆم بێریڤان سوێنە خۆم گریان لە من حرامە دکتۆر دکتۆر دەستیم گرتبوو دەستی گوشیم تەواوە هێوەر بەرەوە تکایە لە دەرێ چاوەڕێکە منداڵەکە چەمانگە بوو نزیکەی پێنج هەفتەیی بوو ئاگادار نەبوون داوای لێبوردون دەکەم وام زانی ئاگادار بوون فیشەکەەکە بەر مناڵەکە کەوتووە داخبارم هیچ شتێکمانە دەست نهات تەنیا ڕزگارکردنی دایکەکە ئەوەی پێویست بۆ کردان دکتۆر بێریڤانتان بۆ گەڕانمەوە ئەوە بەس بوو بۆ من دێ دکتۆر دەمێ بزانم کوڕ بوو یا کچ کوڕ بوو ڕزگاربوونی بێریڤان لە هەمووی گرنگترە جارە هەردووکتان گەنجن حیف منداڵەکەتان کوڕ بوو لەمەو دوا قودرەت تەنها دوژمنی من نیە بکوژی مناڵەکەشمە. وانابێ فەرهاد زوو توڕە مەبە. بەسە ئیتر پورێ من لێم درا بێریڤان لێ درا مناڵەکەم کوژرا بەسە ئیتر. خەلیل نەبینی؟ کە لەگەڵ ڕەشی قسەم کرد لەوێ بوو ئەزانێ قۆدرا دەگەڕێتەوە هیچ کارێکی شێتانە نەکات خەلی هەموو شتێکەکات ئاگادار بن کێ چێتە ژوورۆ چاوتان باش بکەنەوە باشە فەرات کوڕم بێریڤانچی بەسەراتوە کوڕەکەم بێرڤان باشە بابا پورێ پێتانەڵێ دەزوو باشی باشم سپاس بەخێر بێ کچە بەخێر بێ بێ مێریڤان دووگیان بوو مناڵەکەی مرد کەواتە بۆ نەتێش بکوژم تۆڵە سندنەوە کارێکی گرنگە بەڵام بەپەلە تۆڵە ناسەندرێتەوە ئەبێ بە تەنهابی تامی لێوەرگرە تا خەڵکی سەد ساڵی ترش باسی بکەنەوە تێگەشتی؟ ئەمەیانی چی؟ یانی چی لە فەرهاد گیراوە؟ یانی چی بێریوان بەری کەوتووە؟ ئێمە ئافرەتە کوژین کورە؟ بەهۆی تۆوە ڕسوام شەرەفم دوو فلسی ڕزی ناهێنێت بمکوژە بەڵام قسەی وام پێ نەڵێی گەر نەمکوژی من خۆم دەکوژم بەگێر مەگە مەکە قسەی وام پێ نەڵێ وا پێت دەڵێم ها دەبڕ لە شوێنێکی تر خۆت بکوژە لەبەر چاو مۆستا ئەم پیاوانە بێدە سەڵاتن متمانە بەم پیاوانە ناکرێت سەبزار پێم گوتین خاڵە ئاگاداری پیاوەکانت بە دەبەستە تۆ شێور بەرەوە ڕووداوێک بۆ ڕووی داوە زۆر زۆر یەکێک لە بووکەکانی ئاکسۆیلو بەرکەوتووە ئەوەندە ئاسان نییە ئەوە ئافرەتە زۆر ئاسانە ئەوەی لە تەنور نزیک بێتەوە پڕوشکی بەرەکەوێ نیشاچی یەکەم نردوە کۆگاکە پاسەوانی دەکەن چی لێ بکەین بەکری نەفام بنێرە ئەو کردی و بە ئەوش چارسەری بکات. ئەوە چی نووسراوە بابە؟ ناوی پێغەمبەرمانە حەزرەتی محەممەد ئەمە شمشێرە؟ ئەی خەنجەر زۆر کۆنە بەلایانی کەم سێسە ساڵە لەنەوە بۆنەوە دەمێنێتەوە هیچ شنارە وغڵۆکانە ینی نیشانەی شەرەفی خانەوادەکەمانە بە بەهاترین شتری ئەم حەسارەیە لە خودی ئەم حەسارەش بە بەهاترە ئەی لە منیش بە بەهاترە تۆ بە بەهاترین شتی ئەم دنیایت ڕۆڵەکەم ببورە ببورە تخوا بێریڤان بێریڤان چۆنە لە نەشتەرگەری دەرچوو حاڵی باشە سپاس سپاس ساڵانی ئیستەمبول هەردوومان بێکەوەمان خوێن لە هەمان پۆل بووین لەگەڵ گولیار بەڕاست لەم ڕێکەوتایە قەت عاشق نەبووم لە پڕێک لە پڕێک شتێک تەقیەوە بەرەو ئاسمان چوو وتم ئامەیە ئەشقەمەیە خاڵە ئاسان بڕە کورە لێرە بەڵام کوڕەکە ئەگەر ببینی ئەتیویش پیس دنیا تێک چوو ئەزانی تەنانەت بیرمان کرەوە خۆمان کوژین کە نەبێت نابێت گولیاریان نیشان کرد بار حاڵەوەتی هەم ڕۆژێ هاتە بەر دەرگای مەکتب و ئەویست گولیار بەرێتەوە بە پیسی سەیری دەموچاوێ کردم منی نەخۆش خست ڕۆژە تەحملم نەکرد گرتم ئەوەندەم لێدا هەموو دەموچایم شکان خودر لەگەڵەوە چیەکە؟ برایەکی گەورەیە ناوی ساڵح ئەو کاتە لە کۆلێژی پزیشکی بوو ئێستا دکتۆرێکی بەنەبانگە هاوڕێ خانەوادەی قدرەتە ئێستا بەتەمای چیت نازانم من نەزانم چی؟ ئەو کات کە هات ئەها هەز بە شتێکەکەیت هیچ شتێکە وەستا ڕناگرێت عشق مرۆڤ لە بەرامبەریا بێدەسەڵاتە زۆر بێدەسەڵات ئەگینا بێریڤان ئێستا حاڵی وا نابوو ئێستا ئێمە لێرە باسی ئەومان ناکرد کە لەم دۆزەخەشا تا ئێستا لە ژیان نابین تا ئێستا زیندوو بین خەلیل ئەوە باش بزانە هۆکارەکەش تەنها عشقە بێزارم دڵم نایبات ئەو بەکرە چی لێهات شەباش نامەوێت کاتت بگرم دەمێ بۆ کاکم تەلەفۆن بکەم دڵم زۆر لایەتی بێگومان گولیار فەرموو وەڵام ناداتەوە لە نەشتەرگەریەک نەخۆشەکەی مرد بەر لەوێ بێمە ئێرە دەیگوتکەوە حەز بە تاوان دەکات و حاڵی باش نەبوو کە خانوادی مردووەکەش ئەوان تاوان بەرکرد بە تەواوی حاڵی خراپ بوو دڵم هەر لەلایەتی بەڵێ کاکت بەڕاستی پیاوێکی هەستیارە هەر لەبەر ئەوەش زیاد دەخواتەوە دوای ئەوەی کە ژنەکەی مرد زۆر گۆڕا تۆ خەمن نەبێ من بەردەوام پەیوەندی پێوەکەم هەرەی دۆزمەوە سپاست دەکەم تۆ ڕەحەتیت لێ ڕەحەتیت بەڵێ ڕاحەتم دەمەوێ بەیانی لای مامۆستا زەهرای هاوڕم بمێنمەوە ئەها تۆش مامۆستای وانە بەڵێ دەزانی بیر لە چیەکەمەوە فلیز نامەوێت لێرە بنێرمە قوتابخانە بێگومان هۆکارەکەی تێگەیت تێدەگەم دەبیت بە مامۆستای من هەرگیز بیرم لەوە نەکردەوە بەڵام تکایە دەبێ بۆ نا چارە سرد کرد چارە سرم کرد کوشتم و لاشەکەشم شاردەوە باشە ئافرین میرڤانەکەم ژنە بە جەرگەکەم باشیت شوێنێک بوو تا بەر دەرگاکە ڕۆیشتم تشکێکی زۆر و ناک بوو من گەڕامەوە بەس مناڵەکەمان لێمایەوە گوێ مێرێ بێریڤانم کۆتایی پێهات مەترسە من لە لاتم ئێتر جێت نایەڵم دەستم بەرمەتە بەرات بۆ تاریکی مەبە سەلامەتییە. کچم چۆنە ئێستا باشە بابا باش ئازارت هەیە؟ نەخێر باوکت هات بابەجیان نانی بەیانیمان لەگەڵ دەخۆی؟ بەڵێ کچی خۆم ئەمڕۆ چۆنیت؟ بەیانی باش. بەداخەوە بلیار کاکت خۆی کوشتووە. منیش زۆر خەمبارم بەڵام لە پێناو کەرامەتی خۆی کوشتووە مردنێکی بە شەرەف کە منتان بردە نەخۆشخانەکە گوێم لە دەنگت بوو بەڵام قسەم بۆ ناکرا تۆ لەلام دانیشتی؟ یانێ چۆن؟ کە لە کۆریدۆرەکە منیان ئەبرد وامەزانی لەگەڵ نی ئەوانەی کە منیان بردە بژوورەوە بە ئێمە پێەکەنین بەڵام نازانم باش بوو بەڕە کوپێک کارەکەیانە کرد گیانەکەم ئەو کاتەم لە بیرە هەمویان دکتۆرەکان سستەرەکان بۆ حاڵۆ کە ئەیان بردیت بە مەزانیا زار زۆرە بیری ماڵەوە ئەکەم پەلە نەبێ زۆری نەماوە دەیبا تۆزێکی تریش بڕۆین بیری تۆشم کرد منیش زۆر چیت ئەکرد کە خەوت بووم سەری تۆ مەکرد تەنها تۆ تۆشقی منیت بێریڤان تۆ تەنها لە خۆتە چیت لاشقەچیت ئۆ پێڵاوەکان تەسکەوا بزانم قاچم ئاوساوە ئەزانی چی فەرهاد مردن هەمیشە ناخۆش نییە لە نزیکی خۆشەویستەکەت مری لە بەرەوەی ئەمرێ بووت بە مردنیشی شاد ئەبی. لەبەرەوە فەرهاد عشق لە مردن ئەچێت مردنیشت خۆش ئەوێت ئەو پیاوانە تاکەی لەگەڵمانە بن تاو کاتێ لێرا ڕۆین ئەی دوای ئەوە هەر ئەمێنن وانیە؟ کە ئەڕۆم لە تەنیشت من لە لای ژووری نووستن. هەتا ئەو دوژمنداریە بمێنێ ئەوان هەر ئەمێنن. لەوانەیە ڕۆژێک نەمێنن. چۆن؟ نازانم نازانم چۆن بەڵام ڕۆژێک چەک هەرگیز خۆشەویستی ساز ناکات تەنها کێشە ئەزانم گوناهی تۆ نییە هاوڕێیان دەربارەی باریەم نەخۆشە هەمان بڕوامان هەیە وانە داوای منتان کردبوو؟ فەرموو کاک فەرات دانیشە. ئەمە مێراڵ خانە، دکتۆری ئێواران. خۆشحاڵم. خۆشحاڵم. هیچ کێشەیە هەیە؟ دوای ڕاوێژکاری دەربارەی نەخۆشەکەتان، خێزانەکەت لە ژیانی ڕۆژانیدا هیچ پرۆبلێمێکی نابێ. بەڵام دیسان کێشەیەک هەر هەیە. بەڵێ هەیە. چییە؟ بە جێرەی پشکنینە پزیشکیەکان زۆر زەحمەتە جارێکی تر خێزانەکە دووجان بێتەوە یەک دقە یەک دقە مانای جارێکی تر ئێمە هەرگز مناڵمان نابێ ئەوەی ئێمە بزانین محاڵە ئەمە کۆتایی هەموو شتێک نییە لە زانستی پزیشکی ڕۆژانە گۆڕانکاری تازە دێتەکایەوە نازانم وەکو دکتۆرێک ئەمە بۆ خێسانەکە دڕوم بکەمەوەیان نا نانا فەرهاد قسە بکە بەڵێ ڕەویدا شتێکی زۆر خراپ زۆر خراپ بێریڤان بۆ هەیە لە خەستخانە دەرچێ من کارەکان ئەنجامەیەم باشە خەلیل دەی چاوەڕۆن سپاس فەرهادەی پێم بڵێ کوڕم ئەی چی بکەین فەرهاد دەستی لێ ناشێن هەرچیمان لە دەست بێ بۆیەکەین ئەیگەر هیچ نەبوو چیمان پێکرێ پورێ کە نەبێت نابێت بەڵام ئەمە کۆتای بن سێرکە ئەڵێ بووکی تازەیان بۆ هێناوی فەرهاد بێرڤان چیتە گیانەکەم چی بووە؟ فەرهاد بێرڤان چی ڕوویاوە؟ مەڕۆ بۆ هیچ شوێنێک مەڕۆ لێرەم دڵەکەم مەترسە دوای دەدقەیتر هەر خەبەرمە کردیتەوە بۆ درمانەکانێ هەستێکی ناخۆشم هەیە بۆ هیچ کوێ ناڕۆی نەخێر ناڕۆم دەی ئێستا حەپەکە بخۆ دەی وەستا شار ئەرێ و ناڵی لە قاچی ڕاستی دواوی ئەسپەکەم داوە خوار بۆ چییە نازام تێ نەگەیشتم ئەها وەک بڵێ قاچی پەتیە تۆش کە لە ڕقی سینان ئەسپەکەت بێنێرە با ناڵەکانی دەرکەم من لێم نەدا کاگە گیان خۆیان دەبەرگولەکە ئەزانی من چم کورە ها ئاکورە ئێستا بتۆپێنم شادە بێنە تۆچی لە بێریڤانی من بدەیت ها نەکەی لەگەڵ لەگەڵ تۆمە کورە حیفانە بووە ژنی من بێ چەندی ساڵ چاوەڕێوم کرد هۆشم هیچ کاتێک دەرنەچوو چۆن وای لەکەیت چۆن وا لە بێری بانەکەی تا زۆر باشیت لەوەی چاوەڕم دەکرد زوو سەرچاک دەبێتەوە تەرا زۆر ئاگای لەمە سەرسامم بە هێزت زۆر دەگمەن ئافرەت بەو شێوێ دەردەکرێت دکتۆر ئەگەر تەواو بوویت منیش تۆم خۆشویست حەزەکە مناڵەکان وەک تۆ ببنە پزیشک منداڵی تۆ دکتۆرە ئەوە ببورە ئەوە چیە؟ هیچ نیە بێریڤان شتێکتان شاردۆتەوە لێم داوای لێ بردن دەکەم هیچت لێ ناشارمەوە بێریڤان نەخێر هەیە ئەبێ بیڵێن دواتر قساکەین من و ئەمزانی پێت گوتووە ئەخێر نەیوتووە تۆ بیڵێ تەرهاچی بە من بووتە دکتۆرە دکتۆرە خان وامەکە بێریڤان تکال لە یەکەم لێ دەپاڕێم وامەکە بۆ بە من نەوت چۆن پێت بڵێم ئەوە ئاسانە پێم وتبای خۆت برینداریت وا باشترە بم نا بێگومان نا بەڵام بکە هەڵ بە تێ بگەیت منیش نەمتوانی باوەڕ بکەم ئەمویست لە تۆوە گوێم لێ بێت. زۆر زەحمەت بوو نەمەتوانی پێت بڵێم مێرڤان ئەو گولێ بۆ من بوو لەبەر منەمە ڕوویدا ئاخر پێوێک لەمە زیاتر چۆن نەفرەت لە خۆی بکە ها؟ ئەگەر لە ڕزگارکردنی ژیانم پەشیمان بیت ئەوە شتێکی ترە حاڵمان شڕە ئافرەت گەر بزانم کابرا ڕای کردووە و نەمکوشتووە حاڵمان شڕ دەبێت. ئەتکوژم بەکر هیچ بەزەییان پێت نایەتەوە دەبێت چارەیەک بدۆزینەوە ڕابکەین ناتوانین بسێک بڕێن بە دوامانەوە دەبێت دانیشن و چاوەڕی مردن بکەین لە ڕاستیدا چارەیەک هەیە لەوانەیە دوایین چارەسەر بێ ئەوە چییە؟ ڕوو بکەینە لای ئەکسۆیلەکان لای کاکفرهاد جا قبولەکان؟ دەبینین. وەری بگرە بزانم هەرگێز ئەو دەرمانانە هیمال مەکە باشە؟ باشە. کە گولیان بەمنەوە ناباتیتە بەردەمم بۆ ڕزگار کردم. تۆ لەوە پەشیمانیت کە ژنیت بێریڤان منیش لەوەی پیاوم هەندێک جار لە ژیانم هەموو پەشیمانیەکەم ڕاستە چەند ساڵە لێرەین جیابوونەوە جیابوونەوەیەکیش بەم جۆرە ئەوەندە سەختە بۆ منس مانەوە لێرە زۆر سەختە دوای هەموو ئیسیان بە تۆ کرد لەگەڵ ئەمە شەر ناڕەحەت بەکر چێڵێ لە ماڵی فەرهاد شتەکان زۆر باشترە بن نازانم نازانم حەز ناکەم ئەمرێ لەسەر بکەم کەواتە مەیکە ناچارم مەکە ئەبێ یەکێک هەبێ متمانی پێ بکەم بێریوانە توانم تەنها ئەمانەتی تۆ بکەم بگرە پێویست پێ بێ بە چ ئومێدێک هاتین بۆ ئێرە ئێستاش بەڕاکردن دەڕۆین بەخوا کاک فرات لەوانەیە باوەڕ نەکەیت ئێمەش هاتین بۆ لای تۆ بۆ لای من بەڵێ ڕوو دەکەینە لای تۆ کاک فرات گەر ئەمان کوژیت بمان کوژە بەڵام لای قودرەت جێمان مەهێڵە تاوا دەی بڕۆن بڕۆ لای خەڵی بڵێ من ئێوەم نردووە هاتۆ قودرەت بکوژن کاک فرات ڕێگایەکی نێنی مەیە بۆ ژوورەکەی ئەو برا لە کوێە؟ نازانم ڕۆژ کوێ؟ پێگوتم دەستی بێریڤان بگرەوە تا دێمەوە بەری مەدە دوایی ڕۆیشت تەنیا ئەوەندە دەزانم لێرە ڕاست بڕۆ دەرگایەک دێتە بەردەمت ئەو دەرگایە ژوورەکەی قدرەتە سپاس.